هیوای شادمانی و بەختیاریتان بۆ دەخوازین لە هەموو قۆناخەکانی ژیاندا. ئەم زنجیرە بەرنامەی کە ئەم هەفتەیە یەکەم بەرنامەی پێشکەشتان دەکرێت، تایبەتە بە فێربوونی زمانی فارسی و ئەو گوێگرە ئازیزانەی کە زمانی فارسی نازانن و حەز دەکەن ئەم زمانە فێربن و لەم ڕێگەوە ئێران و دانیشتوانی و کەلتوورەکەشی بناسن دەتوانن بە گوێ شلکردن بۆ ئەم زنجیرە بەرنامە بە ئاواتی خۆیان لە ڕاستیدا فارسی زمانی فەرمی وڵاتی ئێرانە و ئێران لە ڕابردوودا گەورەتر لە وڵات و سنوورەکانی ئێستای بووە. ئێستا زمانی فارسی لە وڵاتانی ئێران، ئەفغانستان، تاجیکستان و چەند بەشێک لە پاکستان و هیندستان و هەندێ وڵاتی دەڤەری کەنداوی فارس وەک بەحرەینیش قسەی پێ دەکرێ. یانی لە ڕاستیدا نیزیک دوو سەد ملیۆن کەس لە سەرانسەری جیهاندا بەم زمانە ئەدوێن. لەوانەیە ئێوەش بزانن کە فارسی یەکێک لە کۆنترین زمانەکانی جیهانە، بەڵام ئایا دەزانن بەرهەمە نووسراوەکانی بەم زمانە هی چ سەردەمانێکە؟ ئایا هیچ لە ڕابردووی ئەدەبی ئەم زمانە دەزانن؟ ئەگەر گوێگری ئەم زنجیرە بەرنامە بن وەڵامی ئەم پرسیارانە دەبینەوە. قوناخی یەکەم کە دەگەڕێتەوە بۆ سەدەی پێنجەم تا سەدەی سێهەمی پێش لە دایکبوونی مەسیح فارسی کەونارای پێدەگوترێ کە بەردەنووس و نووسراوە و سواڵەت و چرم نووسی جیاجیای ئەم چاخە ینی نزیکەی 2500 ساڵ پێش لەبەردەستدان. مێژوونووسان و کارناسانی زمانە کەوناراییەکان هەندێ لە ئاسەوارە نووسراوەکانی ئێرانی دەگەڕێنەوە بۆ سەدەی هەشتەمی پێش لەدایکبوونی مەسیح کە ئەوەش نیشانەی دەوڵەمەندبوونی زمانی فارسیە دوای فارسی کۆن دەگەین بە قۆناخی دووهەم ینی فارسی ناڤین کە لە سەدەی سێهەمی بەر لە زینە و تا سەدەی حوتەمی زینی ینی ماوەیەک دوای دەرکەوتنی ئیسلام لە ئێران برەوی هەبووە. گەلێک بەرهەمی ئەدەبی و مێژوویی بەم زمانە و لەم قۆناخەوە بەجێ ماون. فارسی ناڤین لە ڕاستیدا قۆناخی ناڤینی گۆڕانەکانی ئەو زمانەیە کە فارسی کەونارا بە فارسی نوێ یان فارسی دەری دەبەستێتەوە. قوناخی سێهەم یانی فارسی نوێ لە سەدەی حەوتی زایینی تا ئێستا لە ئێران برەوی بووە و لەم قۆناخەدا بەرهەمی بەنرخی ئەدەبی و زانستی و مێژوویی و هی تر لە بەردەستدان. ئەو گەلانەی کە بەرهەمە هزری و ئەدەبییەکانی ئەوان زۆر کۆن و دەگەن بە پتر لە دوو هەزار ساڵ لە مێژووی مرۆدا زۆر نین. ئێران بەم پێشینییەوە لە جیهانی ئەدەبدا جێگە و شوێنی تایبەتی هەیە و گەلێک زانا و بلیمەت تەمەنی خۆیان بۆ تۆژینەوە و لێکۆڵینەوە لەم بارەوە تەرخان کردووە. بێگومان ئەڤیندارانی ئەدەب و تۆرە لە سەرانسەری جیهاندا نێوبانگی ئەدەبیاتی ئێرانیان بیستووە و هۆگری فێربوونی زمان و بەرهەمی ئەدیبان و زانایانی ئێرانین. شاعیرانی وەک عمەری خەیام سعدی و حافظ زانستوەرانی وەک ئیبنی سینا بیرونی ڕازی و فارابی بەرهەم و ئاسەواری بەنرخ و نەمریان بە زمانی فارسی داناوە کە نێوبانگی جیهانی بەوانداوە و بووەتە مایەی ڕموودەبوونی ئەدەبخوازان بە فێربوونی زمانی فارسی لەلایەکی دیکەوە زمانی فارسی وەک دووهەمین زمانی جیهانی ئیسلام و زمانی دەڤەری کەلتور و شارستانیەتی ئیسلامی ئێرانی لە بوارە جیاجیاکانی ئاینی فەلسەفی عیرفانی کەلامی و مێژوویی زۆر بەرهەمی لە خۆی گرتووە و هەمیشە فێرخوازانی زانستە ئیسلامیەکان چاوێکیان لێبووە بە جۆرێکە ژمارێکی زۆر لە مسلمانان لە شوێنە جیاجیاکانی جیهان ئیسلام و زانستە ئیسلامیەکان لە ڕێگەی زمانی فارسیەوە فێر بوون. ئێستا زمانی فارسی لە زانکۆ و ناوەندەکانی زانستی فەرهەنگی و ئەدەبی و زۆر وڵاتی جیاجیای جیهان وەک زمانی ئەدەب و کلتور و هزر بە وانە دەگوترێتەوە. هەروەها کورسی جیاجیای زمانی فارسی لە زۆر زانکۆی جیهاندا ڕادەی هۆگر بوونی ئەدەب دۆستان بەم زمانە پێشان ئەدات. لەلایەکی دیکەوە وەزاڕەتی فەرهەنگ و ئیرشادی ئیسلامی و ڕێکخراوی فەرهەنگ و پێوەندی ئیسلامیەکانی ئێران بە بەڕێوەبردنی خولی جیاجیای فێرکردنی زمانی فارسی لە وڵاتانی دیکەدا دەست ئەدەنە برەو پێدانی ئەم زمانە و زمان و کەلتوری ئێرانی بە هۆگرانی دەناسێنن لە ئێرانیش زانکۆ و ناوەندی جیاجیای فێربوونی زمانی فارسی ڕێگا بۆ خوێندنی کەسانی بیانی لە بەشی زمان و ئەدەبی فارسیدا خۆش دەکەن. بە هۆی لە مێژی نەبوونی زمانی فارسی ئەم زمانە گۆڕانی بەسەردا هاتووە لەبەر ئەوەی کە ئەم گۆڕانە لە گوتار و ئاخاوتنی خەڵکدا بەدی دێت ئێستا زمانی فارسی دوو لایەنی جیاوازی ئاخاوتن و لە ڕاستیدا ئاخافتن و قسەکردن بە زمانی فارسی لەگەڵ خوێندنەوە و نووسین بەم زمانە جیاوازە و ئەم دووە لە سێ ڕەهەندی دەنگ و وشە و ڕێزمانەوە لەگەڵ یەکدی جیاوازیان هەیە، بە لەبەرچاوگرتنی جیاوازییەکانی زمانی نووسین و زمانی ئاخافتنی فارسی و لەبەر ئەوەی کە گرنگترین ڕۆڵی زمان ڕۆڵی پێوەندی و تەشکی قسەپێکردنی ئەوە لە سەرەتای ئەم زنجیرە بەرنامەدا قسەکردن و ئاخافتن بە زمانی فارسی فێر دەبن بەم جۆرە ئێوە دەتوانن بە گوێڕاگرتنی بەردەوام لەم زنجیرە بەرنامە لەگەڵ فارسەکان قسە بکەن و خۆشەویستان لە کۆتایی بەرنمەی ئەمڕۆی وانی فارسیدا ئێسترانی ئاهێ سەحر دەبیستن لە گورانیەکانی گورانی بێژی ناسراوی فارس خالی خۆش بوو مامۆستا بەنان.